مینا بە دەستەکانی خۆی دەست و چاومی نەوازش کردوتی سینەوە من ناتوانم لەگەڵ تۆدا بۆ میسریان وڵاتێکی تر بێم چونکە هیچ کەشتێک من لێرە دەرناکات و بەتایبەت لە دوای سەماکردنەکەی ئەمڕۆ هەموو خەڵکی ئەزانن کە من ئەبێ بچمە ناو خانووی خواوە و هەر کاتێ تۆ بتەوێت بەرهەڵستی چوونی من بکەیت ئەتکوژن و من ئەبێ هەر چۆنێک بێت بچم بۆ ئەوێ و هیچ هێزێک لە جیهاندا نییە کە بتوانێ پێش لەم کارە بگرێ وتم مینا کەس نازانێ سبەینێ چی ڕوەدات و لەوانەیە تۆ لەو شوێنەی کە هیچ کەسێ لی نەگەڕاوەتەوە بگەڕیتەوە و لەوانەیە دوای ئەوەی چوویتە ژوورەوە و کچێنێکەت پێشکەش کرد بە ڕادێک هەست بە بەختیاری بکەی کە ئەم جیهانە فەرامۆش بکەی بەڵام ئەوەندەی من بزانم ئەو شتانەی بەدەم خویەکانەوە ئەیڵێن هەمووی ئەفسانەیە و من هێشتا لە وڵەتە جیاجیاکان شتێکم نەبینیوە کە باوەڕم بەرامبەر بەخوایەکان بەهێز بکە بۆیە ئەگەر تۆ لەوێ نەگەڕیتەوە من دێمە ناو ئەو خانووە و تۆ ئەگەڕێنمەوە ئەگەرچی ئەم کارە ئاخرین کردەوەی من لە ماوەی ژیانمدا بێت و دوای ئەوە بمرم مینا دەستی خۆی خستە سەر دەم و بەترسەوە سەیری دەوروبەری کردوتی ئەم فکرە لەسرت دەرکە چونکە خانووی خوا تاریکە و هیچ کەسێ تەنانەت دانیشتوانی کرد ناتوانن بچنە ناو خانووەکەوە مەگەرە و کەسانەی کە وەکو من هەڵبژێردراون ئەگەر نا ئەوانی ترەمرن بەڵام من ئەتوانم بە ڕەزامەندی خۆم لەو خانووە بگەڕێمەوە چونکە زانم خویەکەی ئێمە بێبەزەی نییە و من بە زۆر لە ماڵی خۆیدا ڕاناگرێت و ئەگەر بەتەمای گەڕانەوە بم ڕێگام پێدا کە بێمەوە ئەم خویە زۆر جوانە و هەمیشە ئاگای لە دانیشتوانی کریتە کە لە بەختەوەریدا بژێن و بەهۆی چاکەی ئەوە کە لەم وڵاتەدا گەنم پێگات و لە زەتون ڕۆن دروزە بێت و کەشتەکان لە بەندەرێکەوە بۆ بەندەرێکی ترە ڕۆن و تەمەچڕەکانی دەرێ نابێتە هۆی نقمبوونی کەشتەکان هەر کەسێ پشت بە خوایەکەی ئێمە ببەستێ بەردەوام خۆشببخت و شادمانە بێت و من دڵنیام ئەم خوایە بەدبختم ناکات و ئەگەر بزانێت کە بەتەمای گەڕانەوەم ڕێگام لێ ناگرێ من تێگەشتم کەمینا لە مناڵیەوە بەو شێوەی پەروەەر دەکراوە و گەورە بووە و پێی وایە خوای کریت لە هەموو کەسێ بەهێسترا بۆیە ناتوانێ بە شێوەیەکی تربیر بکاتەوە و ئەگەر من بمویستە بە قسەکردن تێی بگەێنم کە زۆربەی ئەو شتانی لەبارەی خویەکانەوە ئێڵێن ئەفسانەیە نێ سەلمان من لە جیاتی ئەوەی هەوڵ بدەم گفت و گۆی لەگەڵدا بکەم دەستیم گرت و ئەو خۆی لێم دوور نەخستەوە و ئەگریا و ئەیوت سینۆهە منەزانم تۆ گومانت لە من هەیە و وا بیرەکەیتەوە کە لە دوای ئەوەی چوومە ئەشکەوتەکەەوە لەوێ نایەمە دەرەوە و ناگەڕێمەوە بۆ لای تۆ لەبەر ئەوە حەز ناکەم خۆمت لێ تەریک بکەم و ئەگەر ئارە زود لێیە هەرچیەک ئەوێ بیکە وتم مینا من پیاوێک نیم کە بەبێ ڕەزامەندی تەواو ژنێک بکەمە خوشکی خۆم چونکە ئەم جۆرە چێژ وەرگرتنە یەک لایەنەیە و بۆ من لە زەتی نییە و هەر ئەوەندە کە تۆ ئەم شەو هاتوویتە لام بۆ من بەسە و ئەگەرە تەوێ شتێکم بدەیتێ ئەو تەوقە زێڕینەی پرستم پێ ببەخشە و من پێی ڕازیم مینا کاتێکم قسەی بیست دەستێکی بەلەشی خۆی داهێناوتی سینوها ئایا لەبەر ئەوەی کە لە ڕوو لاوازم حەزت لە من نییە؟ ئایا حەزەکەی کە من لە ماوەیەکی کەمدا خۆم وەها قەڵەو بکەم کە بە بینینی قەڵەویەکەم ترست لێ بنیشێ وتم نامینە هیچ نێک لە دیدی مندا لە تۆ جوانتر نییە بەڵام من نامەوێت لە خۆشەویستیەکەی تۆ کەڵکی ناڕەوا وەربگرم و ئەم کارە بە ناڕەوا ئەزانم و لی بێزارم بەڵام ئەتوانم پێت بڵێم کارێک بکەین کە ببێتە مایە خۆشحاڵی هەردووکمان میناوتی و کارە چییە وتم من و تۆ گۆزەیەک بەدەستەوە گرین و ئەیشکێنین و بەهۆی ئەم کردارەوە ئەبینە ژن و مێرد ئەگەرچی لێرە کاهینێک نییە کە ناومان لە کتێبی پەرستگەدا بنووسێ بەڵام بەپێی دابوونەریتی میسر کاتێک کە ژن و پیاوێک بە مەبەستی هاوسەرێتی گۆزێکیان شکان ئەبنە ژن و مێت مینا پێکەنیوتی زۆر باشە دە گۆزێک بهێنە بابیشکێنین من لە ژوورەکە چوومە دەرەوە تاکو و بەندەکەم هەڵسێنم کە پێم وابوو خەوتووە و پێی بڵێم گۆزێک بهێنێت بەڵام سەیرم کرد کابتا لە پشت دەرگای هۆدەکەمەوە دانیشتووە و ئەگریەت و وتی گەورەم من لەبەر ئەوە ئەگریم چونکە جەرگێکی ناسکم هەیە و کاتێک کە بیستم ئەم کچە ئەندام باریکە لەگەڵ تۆدا قسەکات و تۆ وەڵامی ئەدەیتەوە گریانم هات من تووڕە بووم و شەقێکم لێدا وتم کاپتا ئایا تۆ هەرچیەک کە لەم هۆدێدا وترا بیستت کاپتاوتی بەڵێ چونکە ئەگەر من نەمبیستایە خەڵکی ترەی بیست وتم خەڵکی تر چۆن گوێیان لە قسەکانی ئێمە بوو کاپتا وتی ئەم شەو چەند کەسی هات نێرە کەمینا بخەنە ژێر چاودێریەوە و جاسوسی بکەن چون کەمینا لەبەر ئەوەی ناسرا و هەموو ئەزانن کە چێتە خانووی خواوە ئێستا لە ژێر چاودێریدایە تاکو هەڵنێ منیش زانیم کاگەر لە پشت دەرگای ژوورەکەتدا دانەنیشم ئەوان لێرە دانیشتن و گوێیان لەو شتا ناگرت کە پەیوەندی بەوانەوە نیە و لەبەر ئەوە من لێرەدا دانیشتم بۆ ئەوەی خەڵکی نەتوانن گوێ لە نهێنیەکانت بگرن و دوایی دانیشتم لێرە بەبێ ئەوەی نیازی گوێگرتنم هەبێ گوێم لە گفتوگۆکانتان بوو لەبەر ئەوەی قسەکانتان مناڵانە و ڕاز بووگریانم هات چونکە وەک پێم وتی جەرگی من ناسکە و زوو ئەکەومە گریان من چیتر لە کاپتا تووڕە نەبووم و وتم لەبەر ئەوەی گوێت لێ بووە چیمان وتووە بڕۆ و گۆزێک بهێنە کاپتا درێژەی پێداوتی چ جۆرە گۆزێکت ئەوێت ئایا گەورە بێت یان بچووک ڕنگدار بێ یان بێ ڕنگ وتم تۆ خۆ دەزانی کە هەموو گۆزێک بۆم کارە دەزەدا بەمەرجێ زوو بڕۆی گۆزێک بهێنی ئەگەر نا ناچارمەکەی بە گۆچان بدنێرم کاپتاوتی من ئەمتوانی کاتێک کە گۆزەکەت ویست یەکسەر بڕۆشتمایە و گۆزەیەکم بۆ بهێنایتایە بەڵام بۆ ئەوە قسەم کرد کە تۆ دەرفەتی بیرکردنەوە تەبێ چونکە گۆزەشکاندن لەگەڵ ژن کارێکی گرنگە و ئەبێ بیری لێ بکەیتەوە و دوایی بڕیاری لەسەر بدەی بەڵام لەبەر ئەوەی پێداگری کە لەگەڵ ئەم ژنەدا گۆزە بشکێنی ئەڕۆم و گۆزەیە گەهێنم چونکە ناتوانم فەرمانەکانت جێبەجێنەکەم دوایی ڕۆشت و گۆزەیەکی هێنا کە بۆنی ماسی لێهات و دیار بوو کە ماسییان تێکرد بوو لە بەردەم مندا داینا و من و مینا هەریەکە دەستێکی گۆزەکەمان گرت و بەرزمان کردەوە و دوایی دامان بە زەویدا و شکاندمان. لە دوای گۆزەشکاندنەکە کاپتا لەسەر زەوی دانیشت و قاچی مینای خستەستبان سەری خۆی وتی لەمە دوا تۆ خانمی منی و وەک گەورەکەم ئەتوانی فەرمانە پێ بکەیت و لەوانەیە لە سینۆهش زیاتر کارم پێ بکەی بەڵام هیوادارم لە کاتی تووڕەبوونتدا ئاوی کوڵاوم پیانەکەی و پێڵاوی بێ پاژنان لە پێ بکەی بۆ ئەوەی لەو کاتە تووڕابی و ئەی کێشی بەسرمدا سرم نشکێ و نەئاوسێ من لە هەموو کاتێکدا هەروەکو وەفاداری سینۆهەم لەگەڵ تۆشدا بە وەفابم چونکە نازانم لەگەڵ ئەوشدا کە تۆ لە ڕوو لاوازی بۆچی من خۆشم ئەوێت و پێم سەیرە چۆن گەورەکەم تۆی هەڵبژاردووە چونکە ئەگەر من لە جیاتی گەورەکەم بوومایە هەرگیز کچێکی ئەوها لە ڕوولاوازم نەکردە هاوسری خۆم بەڵام وا هەز دەکەم کە لە دوای مناڵبوون قەڵەو ببی و من بەڵێنت ئەدەمێ وەکو چۆن لە گەورەکەم کەم ئەدزم دزی زۆر لە تۆش نەکەم کاپتا کاتێک کە قسەیە کرد وها تێکچوو بوو کە کەوتە گریان و مینا ماوەیەک دەستی بەسەر و گردنی داهێناوتی مەگری منیش پێم وت کەرتە گۆزە شکاوەکان کۆبکەرە و بیبەرە دەرەوە ئەو شەوە من و مینا وەکو ڕابردوو لە تەنیش دێکەوە ڕاکشین بەڵام من نەمویست سوود لە مافی هاوسەرێتەکەم وەربگرم و وەکو برایە کاچێتە لای خوشکەکەی خۆی کەڵکی لە وەربگرم چونکە ئەمزانی کەمینا لە هاو دەمێتی من خۆشحاڵ نابێت و من نەفرەتم لەو خۆشحاڵیە یەکلایەنە بوو. ڕۆژی دوای ئەوە مینا وەک ڕۆژی پێشوو لە بەردەم گایەک سەمای کرد و هیچ ڕووداوێکی خراپ ڕووی نەدا بەڵام کوڕێکی گەنج کاتێک کە خەریکی سەماکردن بوو بازی دایە سەرگایە کە بچێتە سەر پشتی و کەوتە سەرزەوی و گایەکە بە شاخەکانی کوشتی تەماشاچەکان کاتێک کە ئەم ڕووداویان بینی هەڵسان و هاواریان کرد و من بۆم دەرکەوت کە لە خۆشیدا هاوارەکەن نەک لەوەی پێیان ناخۆش بێ. دوایی گایەکەیان لەو گەنجە دوورخستەوە و خەڵکی دەورەیان لە لاشەکەی دا و ژنەکان دەستیان بە خوێنی کوڕەکە سوورە کرد و گوێم لێ بوو کە ئەیانوت تەماشاکردنێکی خۆش بوو پیاوەکان ئەیانوت ماوەیەکی زۆرە وەک ئەمڕۆشتی دیدەنیمان نەبینی بوو. دوایی ژن و پیاوەکان بەرەو ماڵەکانی خۆیان ڕۆشتنەوە و ئەو شەوە چراکانی بەندەر و ناوشار لە شەوەکانی تر زیاتر هەڵکرابوون چونکە ژن و مێردەکان ئەو شەوەیان کردە جەژن و ئەم جۆرە خۆش گوزەرانیە لە کرید باو بوو ئەم ڕابواردنە تەنیا بە بۆنەی گابازیەکەی ئەو ڕۆژە و مردنی یەکێک لە گابازەکان نەبوو بەڵکو لەبەر ئەوەی ژن و پیاوەکان ئەیانزانی کە لەو شەوەدا کچێکی جوان ئەچێتە خانوەکەوە شادیانە کرد من بە پێچەوانەی و خەڵکە لەو شەوەدا تەنیا بووم چونکە ئەمزانی کە مینا لەو شەوەدا بە سواری گالیسکەیەکی زرد بەرەو خانووی خوا ڕوات و هاوڕێکانی بە سواری کەژاوە یان بەپێ لە دوایەوە بە خۆشی و پێکەنین ئەڕۆن من لەبەر ئەوەی ئەمزانی کە بێ لە دوای میناوە بڕۆم سەر لە بەیانی ئەو ڕۆژە کە ژاوەیەکم بۆ ئەو مەبەستە بەکرێ گرت و کاپتاژ لەبەر ئەوەی دڵی بە میناوە بوو وتی لەگەڵتدا دێم و لە ڕێگا لە نێوان شار و ئەشکەوتەکەدا هەموو شادمان بوون جگە لە من چونکەم زانی کە لەوانێ ئیترمینا نەبینمەوە کاتێک لە خانووی خوا نزیک بووینەوە هەمویان بێدەنگ بوون و لە ڕووناکی مانگدا لەو شوێنە ورد بوومەوە کە بزانم چۆنە لە خانووکەدا جگە لە دەرگاکانی هیچی ترم نەبینی دوو دەرگای حەوجۆشی گەورە و قورسی یەک لە دوای یەکی لێبوو بۆ ئەوەی ئەو دەرگیانە بکەنەوە مینایان بردە ناو پەرزگایەک کە لە نزیک خانووی خویەکان بوو ئەوانەی لەوێ بوون پێیان وتم ئەو پەرزگەیە شوێنی نیشتەجێبوونی پاسەوانەکانی خانەی خوایە کاتێک کە مینا چوە ناو پەرزگەوە کراسی لەبەردا بوو لە دوای کاتژمێرێک کە لەو پەرزگایە دەرچوو بینیم کراسی لەبەردانیە و ڕوتە بەڵام پرچی سەری بە پەڕۆیەکی سپی وەک تۆڕ بەست بوو مینا لە دوورەوە سیرێکی کردم و بزەخەنەیەکی هاتێ بەڵام هەستم کرد کە بزەی سەر لێوی لە ناچاریە و بۆ دڵدانەوەی منە ئەگەر نامینا خۆشحاڵ نییە تا پێبکەنێ هەروەها بینیم لە دوای دەرچوونی مینال لە پەرستگەکە کاهینە گەورەکەی کە سەری گای بەسەر خۆی داکردبوو دەم و چاوی نابینرا شمشێرێکی بەقەدیەوە کردبوو لە تەنیشت میناوە ڕۆیشت لە نێوان بێدەنگی خەڵکی کاهینە گەورەکە و مینا گەشتنە دەرگای خانوەکە و پاسەوانەکانی پەرستگە ئەو دەرگایان کردەوە کە بۆ کردنەوە و داخستنی هێزی بیست نەفەری ئەویست دوای دەرگای دووەمیان کردەوە و لەوێدا یەکێ لە پاسەوانەکان مەشخەڵێکی هەڵکرد و دا دەستمینا و دوایی کاهینە گەورەکە و مینا چوونە ناو داڵانێکی گەورەوە کەوا دیار بوو دوور و درێژە و پاسەوانەکان هەردوو دەرگاکەیان داخست. بینینی ئەو دیمەنە و لە بەرچاوونبوونی مینا لەو جێگایە ئەوەندە خەمهێنەر بوو کە نەمتوانی بە پێوە بوەستم و لەسەر ئەو جیای لە بەردەم خانووەکەدا شین ببوو کەوتمە سەر ئەژنۆ و دەم و چاوم خستە سەر جیایەکان و لەگەڵ ئەوەشدا کەمینا بەڵێنی پێدابووم کە لەو خانوە بگەڕێتەوە و لەگەڵ مندا بژێت بەڵام ئەمزانی کە هەرگیز نایبینمەوە تا ئەو کاتێک کە مینام لێوە دیار بوو ئومێدم هەبوو کە بیبینمەوە بەڵام لە دوای ئەوەی کە بینیم دەرگا قورسەکانیان لە دوایەوە داخست زانیم کە نابێ بە هیوابم ئەو کچە ببینمەوە کاپتا لە تەنیش منەوە لەسەر جیاکە دانیشت و ئەی ناڵان چونکە ئەویش هەستی کردبوو کە ئیتر مینا نابینێتەوە بەڵام هاوڕێکانی مینا کە لەگەڵی داهاتبوون و تاوکاتە بێدەنگ بوون هەر ئەوەندە دەرگای خانووەکە داخرا وەک ئەو کەسانی کە لە ناکاودا تووشی شێتی ببن مەشخەڵەکانیان هەڵکرد و سەری گۆزەکانیان کردەوە و هەندێکیان خواردەوە هەر ئەوەندە کەمێک لە شەو تێپەڕی لەبەر ڕووناکی مانگ و ڕۆشنایی مەشخەڵەکان کەوتنە سەماکردن و ئەو سەمایە ئەوەندە گەرم و سەر سڕهێنەر بوو کە من تا ئەو شەوە هاوتای ئەوم لە هیچ وڵاتێکدا نەبینی بوو هەر ئەوەندە سەریان گەرم بوو ئیتر ژن و پیاوەکان خۆیان ڕوت کردەوە و بێ شەرمانە ئەو ئەندامانی کە ئەبێ دا بپۆشرێ نیشانی ژن و پیاوەکانی تریانەدا کاپتا کاتێک کە بینی هەموو خەریکی سەماکردن هەڵسا و ڕۆشت و دوای چەند ساتێ بە گۆزەیەکی شەرابەوە گەڕایەوە منم زانی گۆزەکەی لە ناو کەژاوەکە هێنابوو چونکە بەر لەوەی لە شارەوە بەڕێ بکەوین پێیان وتبووین کە لە ماڵی خوا و لە پەرزگەکە هیچ خواردن و خواردنەوەیەکی لێنیە و ئێمە ئەبێ خواردن و خواردنەوەی خۆمان لە شارەوە ببەین و کاپتا چەند گۆزەیەکی خواردنەوە و هەندێ نانی لە شار کڕی بوو لە ناو کەژاوەکە داینابوو کاتێک کە گۆزەکەی هێناوتی سینۆها ئێستا منیش هێندەی تۆ خەمبارم چونکە منیش وەک تۆ هەز دەکەم کە ئەو کچە نابینمەوە بەڵام چونکە من و تۆ لەم کاتەدا بۆ بینینی ئەو هیچمان پێ ناکرێ باشتر وایە کە بنۆشینەوە و خەم لەناو ببین بەڵام من نەمتوانی بنۆشمەوە و وەک ئەو ژن و پیاوانی کە شێتانە لەو ناوەدا سەمایانە کرد خۆشحاڵ بم بەڵام ڕێگام لە خواردنەوەی کاپتا نەگرت چونکەم زانی کەمێک خواردنەوە بەسوودە و توانە ئەبەخشێتە ئەو پیرەمێردە مەشخەڵەکان هەڵکرابوون و مانگ ئەدرەوشایەوە و ژن و پیاوەکان بەبێ ئەوەی بایەخ بەوانی تر بدەن لە مەشخەڵەکان دوورکەوتنەوە و کە وەکو خوشک و برا واتە ژن و مێرد لەگەڵ یەکتریدا کۆ ببنەوە و من بیرمە کردەوە کە ئێستا مینا لە کوێ و چیەکە لە ناکاودا کاپتاوتی سینوها لەبەرئەوەی من هێشتا زۆرم نەنۆشیوەتەوە چاوەکانم هەڵە ناکەن کە بڵێم بەهۆی سەرخۆشیەوە شتی لێڵ دەتە بەرچاوم وتم کاپتا چی ئەڵێی بەندەکەم وتی ئەمەوێت بڵێم ئەو پیاوەی شمشێرێکی بە پشتەوە بوو دوو شاغ لەسەری ڕوابوو لەگەڵ مینادا چوو بۆ ژوورێ لەوێ هاتە دەرەوە لە کاتێکدا کە دەرگای خانووەکە نەکراوەتەوە و ئەمە بابەتێکە شایانی بیرکردنەوەیە من سەیرێکی دەوروبەرم کرد و کاهینی گەورەم بینی و سەیرم کرد وەکو خەڵکی خەریکی سەماکردە لە کاپتان پرسی ئایا تۆ دڵنیایت کە ئەو لە دەرگای ئەشکەوتەکەەوە نەهاتە دەرێ کاپتاوتی کاتێک کە تۆ سرت خست بۆ سەرزەوی و ناڵە ناڵە دەکرد و ئەگریای من یەک چرکەش چاوم لە دەرگای خانووەکە هەڵنەگرت چونکە چاوەڕوان بووم کە مینا لەوێ بێتە دەرەوە بەڵام لە ناکاو بینیم شاخە زرد ڕەنگەکانی ئەم پیاوە لە ڕۆشنایی مەشقەڵەکاندا ئەدرەوشایەوە و لەبەر ئەوەی دەرگای ئەشکەوتەکە نەکرابووەوە بەخۆمم وت دیارە خانووی خوا جگە لەو دەرگا گەورانی کە ئێمە ئەیبینین ڕێگەی تری هەیە کە ئەم پیاوە لەوێوە هاتۆتە دەرەوە من هەڵسام و بەرەو کاهینی گەورە ڕۆشتن و دەستیم گرتووتە مینا لە کوێە کاهینەکە ئەوەندە لەم قسەی من تووڕە بوو کە بە توندی سەری گایەکەی لە دەم و چابی کردەوتی ئەگەر تۆ هاوڵاتیەکی کرێت بوویتایە و لەم کاتێک کە ئێمە خەریکی سەماکردنین ئەم پرسیارت بکردایە و سەماکەمانت لێ تێک بدایە فەرمانم ئەدا لەبان تاشە بەردەکانەوە فڕێت بدەنە ناو دەمی ئەختەبوتەکانەوە بەڵام لەبەر ئەوەی پیاوێکی بیانیت و ڕێوڕسمی ئێرە نازانی چاوپۆشی لە بە سزاگەاندنەکە دەکەم پێم وت مینا لەکوێیە وەڵام بدەوە پێم بڵێ بۆ کوێت برد کاهینەکەوتی من مینام بەدەناو خانووی خواوە و ئەوم لە تاریکی ئەشکەوتەکەدا بەجێهێشت و گەڕامەوە کە لەم سەمایە بەشدار بم بەڵام تۆ هەقت بەسەر میناوە چییە و بۆچی سۆراقیە پرسی لە کاتێکدا کە من پاداشتی ماندووبوونەکەی تۆم داوەتەوە و دیاریم بۆ نردویتە میوانخانەکە چونکە مینات بۆ گەڕاند بووینەوە وتم ئەی کاهینی گەورە چۆنە کە تۆ لە خانووی خوا هاتوتە دەرەوە بەڵام مینات لەگەڵدانە چونکە میناش ئەیتوانی لەو ڕێگایی کە تۆ لی هاتوویتە دەرەوە بهاتایەتەوە کاهینەکەوتی ئەی پیاوی میسری تۆ زۆر قسەکەی و خۆت لەو کارانی کە پەیوەندی پێتەوە نیە هەڵەقورتێنی و بۆ دوایین جار پێ دەڵێم واز لەم لێکۆڵینەوانە بهێنە ئەگەر نا دەرخواردی ئەختا بوتەکانە دەدەم من تووڕە بووم وتم ئەم کارە پەیوەندی بە منەوە هەیە و من ئەبێ بزانم کەمینا لە کوێ و چۆن تۆ لی جیابوویتەوە و لە کوێ بەجێت هێشت و گەڕایتەوە بەڵام لەم کاتەدا کاپتا دەستی گرتم و لە کاهینەکە دووری خستمەوتی گەورە خەمبارەکەم مەگەر تۆ شێت بوویت کە لەگەڵ ئەم پیاوە شاخدارەدا لەناو ئەم هەموو ژن و پیاوە دەنگە دەنگەکەیت و سەرنجی هەموویان بۆ لای خۆت ڕاکێشی دوایی چرپاندی بە گوێمدا وتی تۆش وەک ئەمان سەما بکە و شادی دەربڕە و بۆ ئەوەی کاهینی گەورە فریو بدەی وەک ئەم خەڵکە بچۆرە ناو قەرەباڵغیەکەوە و کارێک بکە کە وابزانن تۆ بەڕاستی شادمانی وتم من ئەم کارە ناکەم بە درۆ خۆم خۆشحاڵ نیشان نادەم و حەز ناکەم سەرنجی کەس ڕابکێشم بەڵکو ئەگەرم پیاوە پێم نەڵێ مینا لە کوێ و چۆن ئەکرێ بگەمە لای ئەو بەم کێردە ئاسنی لە وڵاتی هاتی دەستم کەوتووە ئەی کوشم و ئەم کێردە ئەوەندە تیژە کە کاتێک بچێتە ناو لەش یەکێکەوە تا دەستکەکەی ئەچێتە خوار کاپتاوتی وسکت بە وەرە بڕۆین کەمێ خواردنەوە بنوۆشە چونکە چاوەکانت بەم شەوە وەک چاوی کوندە بەپوو لە تاریکیدا بریقە داتەوە و ئەبێ بنۆشیتەوە بۆ ئەوەی تووڕێیەکەت هێور بکاتەوە و ئەگەر بە قسەم بکەی و کەمێ بنۆشینەوە پێت ئەڵێم کە لە چ ڕێگایەکە و ئەتوانی بگەیتە مینا چونکە ڕێگای هاتنە دەرەوەی ئەم پیاوەم دۆزیوەتەوە کاپتا منی لە نێوان ئەو ژن و پیاوانی سەمایانە کرد هێنا دەرەوە و لەبان جیاکان لەسەر زەوی داینیشاندم و کەمێ شەرابی دەرخوارددام و من هەستم کرد کە ناتوانم بەخەبەر بمێنمەوە و ئەبێ بنوم و لەبەر ئەوەی ئەم خەوە نائاسایی بوو بۆم دەرکەو کە کاپتا تریاکی خست بۆ ناو شەرابەکەەوە و تۆڵەی ڕووداوەکەی بابلی لێکرد بوومەوە بەڵام ئەگەر لەو شەوەدا کاپتا تریاکی تێکەڵی شەرابەکە نەکردایە و دەرخواردمی نەدایە من کاهینی گەورەم ئەکوشت و دانیشتوانی کریتیش منیان دەرخواردی ئەختە بۆتەکانەدا یان بە شێوەیەکی تر ئەیان کوشتم و کاپتا لەو شەوەدا گیانی منی ڕزگار کرد کاتێک کە لە خەو هەڵسام ڕوانیم ڕۆژە و خۆر هەڵاتوە و من لەسەر جیاکان ڕاکشاوم سرم بەرز کردە و سیرێکی دەور و بەرم کرد و بینیم ژن و پیاوەکان بە ڕووتی لەسەر جیاکە کەوتبوون چونکە دوێنێ شەو تا بەیانی خەریکی نۆشین و سەماکردن ببوون و